بەشی بیست و چوارە دایکم لەسەر بەرماڵەکە دانیشت بوو کتێبی زادول ئەیمادی بەدەستەوە بوو کە هەر لە مناڵیەوە بەو کتێبە ئاشنا بووم لە ژێر سەرپۆشە سپیەکەی نوێشکردنیدا تەنها دەم و چاوی بەدەرەوە بوو کەوت بووە سەر ئەژنەوە سەری بۆ خوارەوە چەماندەوە لێوەکانیە جوڵانەوە هەرکە منی بینی سەری ناڕزای ڕاوەشاندووتی ئا بەم شەوە درەنگە ئەزانی کە باوکیشی لێرە نەماوە ئاخر کچم من لە تەنیاییە دیقەکەم دەستی دای ئەو ڕۆژنامەی لای بەرماڵەکەیەوە بوتی سەرۆکی ئاساییشان گۆڕیوە سەرتیب ئارامی خۆمانیان کردەوە بە سەرۆکی ئاساییش شتێک بۆ باوکی ناکەی تا لەو منفایە بیگەڕێننەوە تااقەتی گوێگرتنی ئەم قسانم نەبوو ڕێک بەرە ژوورەکەی خۆم چووم و هەرچەندە فسە سوڵتان هات تا بۆ نانی ئێوارە بم باتە ژوورەکەی خوارەوە نەچوومە ژێر بار و نیوە گیان چوومە ناو پێخافەکەوە و لێی درێژ بووم ئاغای چاودێر هەندێ شت هەن بە وشە ناوترێن هەندێ شت هەست پێیەکەی دەمارەکانێ تاشن دڵ تەکەن بە ئاو بەڵام وەختێتەوێت تابیریان لێ بکەی بێ ڕەنگ و ڕوو دێنە پێشاو ڕێگوەک ئەو تابلۆی قوتابیەک لەسەر کارێکی مامۆستای کاتەوە هەر هەمان تابلۆیە بەڵام ئەو ڕۆحەی تیا نییە ئەو شتەی تێدا نییە کە دڵی تۆ گوشێت ئەو شتەی تیا نییە کە دڵی تۆ گوشێت چەند حەزمە کرە و شتانەتان بۆ بەرجەستە بکەم کە ئەو شەوە هەستم پێکردن چیم بەسەر هات هەڵەکانی ڕابردووم یەک یەک بە بەرچاومدا ڕەتە بوون گاڵتەیان پێکردم قسەی ناشرینیان پێوتم بە قەشمەریەوە دەیان ڕوانیە خۆشەویستیەکەم شکست خواردوەکان دۆڕاوەکان فرسەتیان بوو لەوە چوو بڵێن قورس مەیگرە، ئەمەشیان هەر ئارەزوویەکی ساتەوەختییە. سیمای خەمباری دۆناتیلۆ وەختێ شەپۆلەکان حاڵەتی سرووشتی ئەویان شێواندبوو، هاتە بەرچاوم. ئاگری سووری جگەرەکەی لەملاولای شەپۆلەکانەوە ئەهات و ئەچوو. ناگەهان تەواوی ڕووی دەریاچەکەی تەنییەوە. دێوانەئاسا قاقا پێکەنی و وەکوو شێتێک کۆتەکەی بچڕاندبێت لە دەست من هەڵدەهات و هاواری ئەکرد. تۆ باسی خۆشەویستی ئەکەی؟ ئینجا قسەکانی دایکم دەربارەی سەرۆکی ئاسایش ئەوەی بیرخستمەوە کە چەند حەزی دەکرد ببێتە مێردم لە هەموو ئەمانە ترسام دەموچاوی خۆم لە نێو بالێفەکەدا ون کرد هەڵە لەرزیم هەستم بە سەرما کرد هەموو لەشم گرژ بوو بوو هەڵدەسام کتێبم دەخوێندەوە خەو لە چاوم ناکەوت ماندوو دەبووم و هەرکە هەوڵم دەدایەوە بخەوم هەم دیسان ئەو تارماییە ترسناکانە ڕیز دەبوونەوە و نەیان دەهێشت ئارام بم سیمای پەرێشان و تووڕی خوددادا تامۆژگاریە کردم بەڵام نەرم ناهات پێش چاوم ئەویش هەڕەشەی لێ کردم وەکەوەی پێم بڵێت تەماشاکە میهری چۆنە لە هەمووشیان لاسارترە و کوڕە فەڕەنساییە ڕۆمان نووسە بوو کە بە هەر نرخێک بایە دەیز ببێت بمێردم لە هەمووشیان لا سارترە و کوڕە فەڕەنساییە ڕۆمان نووسە بوو کە بە هەر نرخێک بواە دەویست ببێ بە هاوسەرم پێم وتبوو کە من نیشتیمانەکەی خۆم خۆشەوێ و ناتوانم لەگەڵ ئەودا ژیان بەسەر بەرم ئەم کوڕەکە بەردەوام دەستی لە گیرفانی ڕاستی چاکەتەکەی دابوو توند و تیژانە دەجوڵای بە سیمایەکی هەرزەییانەوە بە من پێدەکەنی و دەیوت کوێی نیشتیمانەکەی خۆتی خۆشەوێ؟ ئەو دوو ڕۆحە بە یەک دوژمنەی کە لە ڕۆژی گەڕانەوەمەوە بۆ ئێران لە بوونما خەفە بووبوون، سەر لە نوێ زیندوو بوونەوە. یەکێکیان دەیوت. نەکەی بچی بۆ ماڵی ماکان، ماکان نیگارکێشێکی بە توانایە، هونەرەکەشی کردووە بە قوربانی گەشتن بە پلەوپایە. سەری سەودای ئەو هەڵوەدای سامان نییە، ئەو تینووی ناوبانگە، نەکەی بچی بۆ لای. هەموو چەند ڕۆژێک زیاتر لەگەڵتا نابێت، ئەوسا چییەکەیت؟ ئاخ چەند پەرت و بڵاو دەدوێم بڕوابکەن تەواوی ئەو شەوە نەنووستم خەیاڵاتی جۆراوجۆر و ترسناک و فریودەر ئومێد بەخش و تاریک دڵدەرەوە و هەراسانکەر پێی دەرپەی منیان لەم سەرەوە بۆ ئەو سەر پەر دەکرد نەمەزانی چی بکەم نەم دەتوانی بڕیارێک بدەم ئەمەیان بەلای منەوە بەڵگەنەویست بوو کە گەر سپینێ بۆ ماڵیان بچوومایە ئیدی دەبواە بەرگی تەمەێکی ژیانی پڕچەرمەسەریم بگرتایە دەموت کە من شایەنی ئەوە نیم لەگەڵ ئەودا بژیم. من ناتوانم پێ بە پێی ئەو لە تێکۆشانا بەردەوام بم. دەرەنجام لە نیوەی ڕێدا دەبمە بەربەست لە بەردەم ئەویشا. ئەویش کەسێک نییە دەستبەرداری ڕێگاکەی خۆی بێت. ئەوسا بمەوێ نەمەوێ دەبمە نێچیری عومرێکی پڕ ئازار و ئەشکەنجە. بەڵام ئەگەر سبەینێ نەچم چی بکەم؟ ئایا پەشیمان نابمەوە؟ لە دوو سبەیەوە چۆن وەڵامی خۆم بەمەوە؟ ئەمەشیان هەر بەدبەختییە، ئەمەشیان هەر بەلەنگازییە، بڕیاری هیچم پێ نەدرا، توانای بڕیاردانم نەمابوو، سێڵاوی ڕووداوەکان منیان لەگەڵ خۆیانا برد. ئەوەشتان لەیاد نەچێ کە خوازبێنیکەرەکان دەستیان لێ هەڵناگرتم. واتەواتی ئەمانەش لەولاوە بوەسێت. تاقە سەیرکردنێک بەس بوو بۆ ئەوەی بیانناسم ڕام کرد و چوومە لای دایکم وتم خانم گیان خۆشی لە خۆت هاتوون بۆ خوازبێنی کچەکەت خانم گیان خۆشی لە خۆت هاتوون بۆ خوازبێنی کچەکەت لە خانەوادەیەکی بازرگان بوون کە هێڵی ئاسنینەکە سەرتاسەر مڵکی ئەوان بوو لە زەب نۆرخانەکە بوون پاشان چوونەتە خیابانی پەهلەوی سەرەتا باسی ڕێک و پێکی و پاکیزەی منیان کرد ئەیانوت ئەم کچەکە بەڕێدا دەڕوا سەری بەس ناکاتەوە هەرچەندە دایکم دەیویست تێیان بگەیەنێ کە وا نییە، بەڵام ئەوان دەستبەردار نابوون. کاتێ دایکم دەیوت کچەکەم دەیەوێ شوو بە پیاوێکی ڕۆشنبیر بکات، وەڵامی حازر بە دەستیان ئەوە بوو، زۆر چاکە خانم، کوڕەکەی ئێمە بەکالۆریۆسی هەیە. ئینجا دایکم ئەیوت، ئاخر ئەو تا خۆی کەسێکی نەوێ هەڵی نابژێرێت. وەڵامەکەیان ئەوە بوو کە بێگومان ئەمە شتێکی ئاشکرایە، ئێوە ڕێبەن تا پێکەوە هەڵسوکەوت بکەن بۆ سینەما بڕۆن تا زیاتر یەکتر بناسن. یەکێکی تر دایکی لەگەڵ دایکمان پێکەوە بۆ کەربەلا سەفەریان کردبوو. ئەم کوڕە ماوەیەک لە فەرەنگستان بووە و ئێستا شەهادەی لە دروستکردنی بادەدا هەیە و لە وەزارەتی کوشتوکاڵ پشکنەری تایبەتی بوو. دەعوەتی دەکردم بۆ شەونشینەکانی یانەکانی تارانی ئەبردم. منیش نەک بە تەنیا جوانترین ئافرەتی ئەو ئاهەنگانە بووم، بەڵکو شیکپۆشترین و بەزەوقترینیشیان بووم. لەگەڵ ئەمانەیا بە زمانی خۆیان دەدوام. ڕۆژێکیان باوەڵی جلەکانی خۆمم پیشاندا و وتم، ئەها تەماشا کەن چەند جل و بەرگم هەیە، پێڵاوی جۆراوجۆر، پاڵتۆ، هەر چییە کە دڵم پێوەیەتی، ئێوە لە کوێ توانن ئەم شتانە بۆ من بکڕن؟ نزیکەی بیست جۆر عەتر و سوراو و سپیاوم پیشاندا. کابرا سوور هەڵگەڕا و ئیدی سەری بە ماڵمانا نەکردەوە. من دەمزانی ئەو ئەمە چۆن لێک دەداتەوە، بەڵام بە لای منەوە، ئەوە بایەخێکی نەبوو ژیانی من دوور لە تەوەری ژیانی ئەوە سوڕایەوە یان دەبواە ئەو ژیانم هەڵبژاردایە یان ئەمەی کە ئێستا تێدام سێمیش سەرنجێکی خزمی باوکم بوو ئەوم لە فەرەنسا دەناسی با باسکردنی ئەم بۆ دوای هەڵگرین تا سەعات دەونی ڕۆژی دوایی من هەر لە ناو پێخەفەکەما تەپاوتلم دەدا ڕەنگم پەڕی بوو نیگەران بووم خەوم لێ ناکەوت و هەڵیش ناسام دایکم هات و لای پێخەفەکەمەوە دانیشت دەویست بزانێ بۆچی وانە ئارامم ئاخ چەند باش بگەر باوکمیان دوور نەخستایەتەوە بەو هۆگرتر بووم هیچ نەبواە خۆشیم لەوا بینی کە سرم بخەمە سەرشانی و تێر بۆ خۆم بگریم ئەویش ئەوەندە هۆی خەم و بێزارەکەمی لێ ناپرسیم بەڵام دایکم لەو ئافرەتە قەدیمانە بوو کە لەو بڕواایەدا بوو وشەی خۆشەویستی تەنها لە کتێبی حافزدا هەیە ئەو لە لێکدابڕان و ژوان تێناگەیشت بەلای ئەوەوە لە دنیای دەرەوەیدا جگە لە ژیانی لەگەڵ باوکمان شتێکی دیکە نەبوو باوکیشم کابراایەکی کەمڕوو بوو تااقەتی زۆر وتنی نەبوو هەر بە کراسی نووستنەوە کە لەبەر مابوو بەرەو هۆڵی قاتی سەرەوە چووم تەلەفۆنەکە لەوێ بوو یەکسەر دەنگیم ناسیەوە وەک هەمیشە ئارام و سەنگین و لەسەر خۆ قسەیە کرد بە پێچەوانی جارانەوە هەواڵی منی پرسی بە ئێوە قسەی لەگەڵا کردم پاش گفتوگویەکی ئاسایی پرسی ئێوە فەرمونون بێن بۆ لام وتم نازانم پرسی ئەیوا قەرار نەبوو وتم بەڵێ بەڵام ئەمڕۆ ناتوانم تەندروستیم باش نییە دەمویست بە هەمان ئەو زمانەی کە لەگەڵ ئەوانی تردا قسەم پێدەکرد قسە لەگەڵ ئەوی شابکەم بەڵام بۆم نەچوویە سەر ئەو پیاوە سحری لێ کرد بووم وتی فەرەنجیز ئەبێ بیت وتم ئاخر لەوانەیە هاتنەکەم باش نەبێت وتی نەخێر باشە وتم لەوانەیە کارێکی چاک نەبێت ئیتر لێرەیە سز بوو تۆزێک بێدەنگ بوو دوای چەند ساتێک وتی خۆتان نزانن حەقتانە لەوانەیە کارێکی چاک نەبێت ئیتر وەڵامم نەدایەوە ساتێک بێدەنگ بووەوە باشە خواحافیز بەلای ئەوە تەواو بوو بوو من دڵنیا بووم کە ئیتر مەسەلەکە لای ئەو کۆتایی پێهات بوو دوای ئەو گفتو بۆ تەلەفۆنیا دووچاری چ حاڵەتێ بوو لە کوێ بزانم ئەوێ کە هەرگیز قسەی ناکرد ئەوەی توانیم لی هەڵبکڕێنم ئەوە بوو کە چۆتەوە سەر کارەکەی ڕەنگە هەر ئەو ڕۆژەش بڕیاری کێشانی ئەو تابلۆیی دابێت بەم چاوانەوە کە دروستی کردوون ئەو قسەیەیم بیرکەوتەوە کەوتی حەزەکەم وێنەیەکی تۆپ کێشم تا نەتناسم چۆن نەتوانم وێنەیە بکێشم لە تۆ بچێت پەناگەی ئەو کارەکەی بوو هەر کاتێک دووچاری شکستێک دەبوو پەنای دەبردە بەر ئاستانەی کارەکەی و ئارامی بەدەست دەهێنا. ئەمە گەورەترین خۆشبەختییە نسیبی مرۆڤێ بێ لە ژیانا، بەڵام ئەمجارەیان لەوە چێت بەرگەگرتنێکی زیاتری ویستبێت. ماوەیەک بە فڵچەوە ڕەنگەکەی یاری کردبوو. پاشان هەستی کردبوو ناتوانێ هیچ بکات. ماوەیەک بە فڵچەوە ڕەنگەکەی یاری کردبوو. پاشان هەستی کردبوو ناتوانێ هیچ بکات. ئانیشکی خستۆتە سەر ئەژنۆی و سەری خستۆتە نێوان هەردوو دەستیەوە. چەند دەقیقەیەک تێفکریوە و پاشان گەشتووەتەوە ئەنجامی کە حەقێتی بۆ هیچمان باش نییە ئینجا لە خۆی پرسیوە ئەی کەواتە چاوەکانی چیانەوت تەواوی ئەو تێڕامان و تێفکرینە نیو کارژمێری خایاندووە پاشان چۆتەوە سەرکارەکەی ئەمە ئەو بوو کە توانیم لێی دەربهێنم بەڵام ڕاستیەکەی لەمە دژوارتر بووە بەڵام ڕاستیەکەی لەمە دژوارتر بووە ئەو کە هیچ شتێکی خۆی لای کەس نادرکان لای منیش نەیدرکاند ئەم وێنەی کە بەرامبەرتانە پێچەوانەی ئەوە ئەخاتە ڕوو کە من ئەمزانی. ئەم پیاوە سێ ساڵی تەواو لە تاراوگەیە بەو تەسەورە هەڵەیە کە دەربارەی من لە خەیاڵی خۆیدا کردبووی ئازاری چەشتووە. بە سێ ساڵ لە دوای دوورخستنەوەی لە کەڵات ئەم تابلۆی کێشاوە. ئەمە تاقە کارێکە دوای ڕۆشتنی لە تاران و لە ڕۆژانی دوورخستنەوەیدا کێشابێتی. هەر بەو نیو کاتژمێر بیرکردنەوەی بڕیاری خۆی نەداوە و دەستبەرداری بیرکردنەوە لە من نەبووە. من وام دەزانی هەر نیو کاتژمێر بیری کردۆتەوە و ئیدی مەسەلەکەی لەبیر کردووە تەماشاکەن بەدبەختەکەی ئێمە لێرەیە تا هەردووکمان لێک نزیک بووین یەکترمان نەناسی ئەسڵەن ئەو هەر منی نەناسی ئەو تابلۆی ئەیسلمێنێ کە هەرگیز پێی بە ڕۆحی من نەبردووە خەتای من بوو ئەو کە هیچی ناوت خواستی سروشتی خۆی بەجێ دەهێنا هونەرمەند ئازارەکانی خۆی لای هەموو کەسێک نادرکێنێت قسە ناکات ئەو شتەکانی خۆی لەڕێی ئاسەوارەکانیەوە دەرەبڕێت بەڵام من دەمتوانی بۆ بڵێم کە بۆچی یەکەم جار لە تەلەفۆنەکەیە بەو جۆرە وەڵامم دایەوە و پاشانیش بە پێچەوانەی ئەوەوە ڕەفتارم کرد بێ بیرکردنەوە یەکسەر تەلەفۆنەکەم دانایەوە و چوومە ژێر دووشەکە و خۆم شت پاش چەند دەقیقەیەک بە هێمنی لەسەر کورسیەک دانیشتم و خەریکی ئارایشتی خۆم بووم نەک بۆ مەبەستی کە بۆ لای ئەو بچم لە ناخما هێزێکی بەهێزتر لە ئیرادە و دەسەڵاتم هەبوو هانی دەدام ئەوە بکەم لەوە چوو خۆم بۆ کۆڕێکی ڕسمی ئامادە بکەم کە وتاری تێدا بخوێنمەوە قشم لە ناوەڕاستەوە کرد بە دووبەشەوە و لەم لاولای سەرمەوە بەست من و چاکەتێکی ڕەشم لەبەر کرد لە ئاوێنەکەیە هەر ئەوم دەبینی دانیشت بوو نیگاریە کێشا پالێتەکەی بەدەستەوە بوو ڕەنگە جۆراوجۆرەکان ڕەنگی زەق و ڕەنگی ناشیرینی بە چەقۆیەک تێکەڵ بەیەک دەکرد بیرم لەوە کردەوە کە دەرگای کارگەکەی بکەمەوە و خۆم بە ژوورەکەیدا بکەم چیم پێڵێت بێگومان هەڵدەسێت و باوەشم پیا دەکات و ئەوەندە ماچم دەکات کە تا هەناسەم سوار دەبێت نا ئەمەیانم پێ خۆش نەبوو بیرم لە شتێکی دیکە کردەوە تەلەفۆنی بۆکەم و پێڵێم یەم سەری سوڕ نامێنێت لەو دوو دڵی و ڕاڕایی من واقی وڕنامێنێت بەڵام ئەو لەگەڵ خەڵکی تەدا جیاوازە ماکان دەبێت ڕێز لە من بگرێت نابێ بزانێ من کێم من لە هەموو کە زیاتر هەست بە لاوازیەکانی خۆمەکەم ئەگەر ئەویش بەو جۆرە من بناسێت ئیدی من هیچ نرخێکم لای ئەو نامێنێت ناڕوو بەڵام باشە ئەی بۆچی من بەم نیوە ڕێ خۆم گۆڕیەوە چی بە دایکم بڵێم بڵێم بۆ میوانی کێچم؟